مرۆڤ سەربەستە کە بەشوێن هەر کام لەوانەی کارەزوو لێتی بڕوات و ئیتریان خۆی لە خۆیەوە بە شوێنیدا دێت. هەر لە ئێستاوە خۆشحاڵ و شادمان بن، ئامادەبوون و هۆشیاریتان پەرە پێ بدەن، هەوڵبدەن قوڵتر و قوڵتر بچنە ناو یۆرخستن و مۆسیقا و گۆرانی و خۆشەویستییەوە. سەبارەت بە بوونەوەر هەڵسوکەوتێکی هەستیارترتان هەبێت و بەم شێوەیە شادمانترەبن. وە زۆر سەرسام ئەبن چونکە لە پاش ئەم خۆش و شادمانیە جیهانێکی لە سەر بەسی و ڕزگاری دەردەکەوێت و ئێوە دروست دەکەن و بە دەرێنانی باڵ و هەموو پانتایی ئاسمان لە ژێر دەستان دابێت و هەست دەکەن کە ئیتر هیچ مەرز و سنورێک نیە بۆتان یان دەتوانن بە سەربەست و بە دەست پێ بکەن لەم حاڵەتەدا گەر هەستان کرد کە شتێک دەست و پێ دەگرێ وازی لێ بهێنن لەم پێناوەدا مرۆڤ دەبێ وریا و چاو کراوە بێت و ئاگای لێ بێت کە پەیوەست نەبێت بە شتێکەوە شتێکی پێوە نەلکێت ئەگینا دەست و پێی دەبەسرێتەوە و ڕێگەی شادمانی و خۆشحاڵی ڕێگەی سەرمەستی و روژانە دەتوانن لەم پێناوەدا خۆتان لە بیر بەرنەوە و بە تەواوەتی لە خۆشی و ئەم ڕێ دانوغرۆ ببن و لەم بارودۆخەدایە کە نەفس لە ناوە چێت و بەڵام ڕێگەی سەربەستی ڕێگەی وریای و بەئاگابوونەوە بەم وریای و بەئاگابوونەی کە لەم ڕێگەیەدا نەفس لە ناوە چێت لە کاتێکدا کە ناوەڕۆکیەوە بە جۆرێکە بە ئاسانی تەسلیم و لە خۆگر بن و هەنگاو بنێنە ناو ڕێبازی خۆشی و شادمانی و خۆشەویستی و ڕێزەوە، ئەگەر تەسلیم بوون ناڕەحەتە بۆتان، دەتوانن پەیڕەوی ڕێبازی باگابوون و ڕوانین و چاودێری کردن بکەن، بەڵام ئەوە بزانن کە جیاوازی نیە لە هەر کام لەم ڕێگەیانە ببڕن چونکە ئاکام و ئەنجام وەک یەکە و ئێوە سەربەستی خۆشیتان دەست دەکەوێت دەر کاتێک گەشتنە لوتکە ئاوا خۆشی و سەربەستی هەردوکیان چاوەڕوانتان ئەبن و جیاوازی تەنها لە ڕێگەدایە بەڵام مەبەست و ئامانج یەکێکە ئەویش خۆشی سەربەستیە مرۆڤ کاتێک بەڕاستی زیندوە کە خۆشەویستی لە ناخیدا بڵێسە بدات و ژیانی مرۆڤ لە ڕاستیدا گوڕوتینی دڵێتی ئەگینا ژیانی سارد و بێگیان دەبێت و ژیانی سارد و بێگیان لە ڕاستیدا کەی ژیانە بەڵکو مرنێکی لەسەر خۆیە مرۆڤ دەبێ هەڵ بدا کە بە سۆز واوینەوە بە جۆرێکی تێر و تەواو بژی چونە ناو ڕێبازیا کار و کردار واتە چونە ناو ڕێبازی خواستنەوە خواستن واتە تیار و لە خۆگرتن و فرەدانی هەموو جۆرە بەراڵستی و کۆسپێک بۆرگرتنی میهرەبانی و کەرەمی مامۆستا خواستن واتە تەسلیم بوون و سیقە و بڕوای تەواو بە مامۆستا تاوەڕادەی کە تەنانەت ئەگەر بڕیار درا بۆ کوشتنیەوە بەتەواوەتی ئامادە بن ئەگەر سیقەی تەواوتان هەبوو بە مامۆستاوە سەر لە نوێ بە ناونیشانێکی تازەوە لەدایک دەبن خوازیاری و ڕاستەقینە ئەو کەسەیە کە ئەگەر هات و مامۆستاکی مەرگی و خەڵات کرد بە سوپاس و پێزانینە وەری بگرێت بەم شێوەیە ژیانێکی هەتاهەتایی لە پاش ئەم مەرگەوەیە سرەوتن هەردوو تاریکی و ڕووناکی تێدایە و خۆشەویستی شەو و ڕۆژ و مردون و ژیانی تێدایە مرۆڤ ئەبێت لە بڕگەی تاریکی و دەست پێ بکات و دەست پێک بێت هەمیشە لە تاریکییەوە هەر وەک ئەوتۆیەک کە ژیانی خۆی لە تاریکیەوە دەست پێ دەکات یان منداڵێک کە ژیانی خۆی لە تاریکایی منداڵانی دایکیەوە دەست پێ دەکات پاکی دەستپێکەکان لە تاریکیەوەیە چونکە تاریکیەکێکە لە هۆکارە هەرە پێویستەکان بۆ دەستپێکنی هەموو جوڵە و بزاوتێک دەستپێکی هەموو فرمانێک نهێنی ئامێزە هەر لەبەرئەوەی کە پێویستی بە تاریکیە و هەروا دەستپێکنەی هەموو فرمانێک زۆر هەستیار و ناسکە و ئەمە یەکێکی ترە لە هۆکارەکانی پێویست بوون بە تاریکی تاریکی خاوەن قوڵایەکی تایبەت و هەژموونێکی زۆری هەیە بۆ تێرکردنیەوە ڕۆژەردەم ئێوە ماندوو شەکەت دەکات و بەڵام کاتی شەو سەر لە نوێ هێز بە دەست دەهێنن و زیندووە بنەوانێ کەواتە جوڵەکەی خۆتان لە تاریکی و دەست پێ بکەن و ئەوەش بزانن کە بەرەبەیانتان لە پێشە و بەڵام ئەگەر لە تاریکی بێزار بن و لە دەست سیێڵ بێن هیچ کاتێک ڕووناکی ڕۆژتان نابێت ئەگەر مرۆڤ بێت بە بێزمن و ڕووناکی تێپەڕ بێت لێی هەرگیز توانێتە جروبەکردنی ڕۆژی نابێت و مرۆڤ دەبێ بچێتە ناخین تاریکی ڕوحەوە تا تێپەڕی بکات و بگاتە ڕووناکی گزنگ و بەرەبەیان سەرەتا مردنە جێژن و پاشان ژیان ئەس پێ دەکەن لە ڕخسنی یاساییدا سەرەتا لە دایک بوونە پاشان ژیان بەڵام لە جیهانی ناوکی گەشتی و دەرونیدا بابەتەکە بە تەواوەتی پێچەوانەیە سەرەتا ئەزمموی مەرگتان دەبێت و پاشان چەشی تامی ژیانەکەن چەندەها سەدێکە مرۆڤ سەرقال و شەڕ و پێکدادانە لەگەڵ خۆی و خەڵکیدا و ئەمە هیچ کاتێک بۆ شەڕ و پێکدادان لە دایک نەبوون بەڵکوێمە لێرەداین بۆەوەی یەکترمان خۆش بێت و سۆز و خۆشەویستی بۆ یەکتر دەربڕین ئێمە لێرەداین تامین و هاوڕێتی لە نوێنماندا گەشە بکات و لەگەڵ یەکدا گیانی بە گیانی بین پێکدادان کردەوەیەکی وێرانکەرە و وێرانکردنەکەی نەک هەر خەڵکی دەگرێتەوە، بەڵکو یەخەی خۆشی ئەگرێت. چونکە ئەوەی کە بە خەڵکی ئەکەن لە سەرەتادا بۆ خۆتان بەڕوایت دەزانن، ئەگەر بتانوێت خەلکێکتان خۆش بوێت دەبێت یەکەم جار خۆتان خۆش بێت و گەر بتانوێت لە تەک یەکێکدا بە شەڕ بێن سەرەتا دەبێت لەگەڵ خۆتاندا بە شەڕ بێن. ئەم خاڵە یەکێکە لە بنەما سەرەکیەکانی بونەوەر کە هەر شتێک ئێمە لە خەڵکدا دەیکەین یەکەم جار بە خۆمان مان کردوە توڕەیی کێ بەر کێ فرەخوازی و هەموو تایبەتمەندیە ناپیرۆزەکان کە لەخۆتان دووربخەنەوە ئەوین تاکە تایبەتمەندی پیرۆزە هەوڵبدەن زیاتر لە چێژ لە خۆشویستی وەربگرن مرۆڤی ئەمڕۆ هەوڵی بێکەڵک دەدات و هۆی سەرنەکەوتنی ئەمە ئەوەیە کە زیاد لە حەد هەڵپە دەدەین هەندێ شت هەیە کە لە کاتی هەوڵداندا ڕوودەدەن و هەندێ کاروبار هەن کە تەنها بەهۆی سۆز و بەزەی و پەروەردگار لە ژیانی مرۆڤدا دێنە پێش ئێمە ناتوانین ئەوانە بپچڕین یان بەدەستیان بهێنین بەڵکو تەنها دەبێ بۆ دەست هێنانی تەیار وامادە بین، ئەمە بەرزترین هونەرە کە مرۆڤ دەتوانێ فێری ببێ، لەبەڕووی کە هەر شتێک کە لە ژیاندا بایەختارو گرنگ بێت لە شووی سوز و بەزەییدا پەروەردگاردا بەسەر مرۆڤ دەیبارێنێت، ئەوین و چاودێری کردن و خۆشی و شادومانی هەر هەموویان بە شووی بەزەیی و ڕەحمەتی خوا بەسەر مرۆڤدا دێتە خوارەوە، بۆ بەدەست هێنانی ئەم چۆنایەتیانە تاکە کارێک کە پێویستە بیکەینەوەیە لە بەردەست ئامادەو لە خۆگر بین و پاکی دەرگاکانی دڵتان بکەنەوەو بەخێرهاتنی خواوەند بکەن، کاتێک میوانداری ئامادەی پێشوازی و ڕاگرنی میوان بێت میوان لە خۆیەوە دێت، مرۆڤی ئەمڕۆ بۆ قبوڵکردنی کێشە و گرفتی هەیە چونکە ئێمە فێر بووین کە خۆمان پێ قبوڵ نەبێ هیچ منداڵێکمان لەبەری خۆی خۆش ناوێت و هەر لەبەروێ کە منداڵ فێریەوە دەبێت هەر بەو شوەیە کە هەیە قوبول ناکرێت لەلایەن خەڵکیەوە دەبێت کارێک بکەم تا کەسانی دی منیان پێ قوبول بێت دەبێ فلان ئیش بکەم و فلان ئیش نەکەم تا خەڵکی منیان پێ باش بێت چونکە گەر بەڕاستی خودی خۆم بم با کەسێک منی خۆش ناوێت ڕۆح و گیانی هەموو منداڵێک بەم چەشنە ژەهراویە بێت و یەکەمین ڕەنگاو بۆ ڕزگاربوون لە هەر کێشەیە ئاگاداری پەیداکردنە سەبارەت بەو کاتێک مرۆڤ لە بەرەوە کە بەڕاستی هەیە جێگەی سۆز و خۆشویستن بێت کێشەی قبوڵ نەکردن خۆی لە خۆیەوە لەناوەچێت و بوونی هەموو کەسێک تەنها بە خودی خۆیەوە شیر و خوێن جوان نیە مرۆڤ بۆ ئەوەی فێری ئەوە بێت کە چۆن دڵەکانی خۆی خۆش بێت دەبێت سەرەتا فێری ئەوە بێت کە چۆن خۆی پێ قبوڵ بێت و کەسێک کە لەگەڵ خۆیدا ڕێک نەکەوتووە چۆن دەتوانێت لە جیهانی دەرەوەدا ڕێک بکەوێت ئەم بیرکردنەوەیە کە من گەورەم یا من بۆخۆم کەسێکی تایبەتم، گێلانەترین بیرکردنەوەی کە هەموو کەس دەتوانێ ببێت و تەقریبەن هەمووان پێو دەناڵێنن و لەوانەی مرۆڤ بەدەم ئەو بیرکردنەوانە باس بات بە خەستی لە قوڵایی ناخیدا هەڵیان بگرێت نەفس بەم شێوە لە ناخی هەموو مرۆڤێکدا هەیە و دەژی و ڕیشەکدا دەکوتێت بە تەواوەتی کراوە بە تاڵ و خاڵی و هیچ کەسێک بن بەم شێوەی ڕووداوێکی سەرنجڕاکێش ڕوودەدات بۆتان وە لە بۆشای ناخدا ئەوین و شادومانی دەست دەکەن بە گەڕ کەوتن مرۆڤ دەبێ گەردیلە گەردیلە دیار نەمێنێت و شتێکی لێ نەمێنێتەوە تا پەروەردگار لە ناخیدا دەربکەوێت مێشکی مرۆڤ لە کاتی ڕوودانی ڕووداوێکی قوڵدا دەست دەکات بە ترسان مێشکی هەرگیز لە شتە لاوەکی و دەستکردەکان ناترسێت و چونکە دەتوانێت دەرەقەتی ئەم ڕووداوە لاوەکیانە بێت بەڵام سەبارەت بە ڕووداوە قۆڵەکان زۆر بێ توانا و لاوازە لە ڕاستیدا مێشک مافی خۆیەتی چونکە بزاوتن بەرەو دڵ و ئاوڕدانەوە لێی بە واتای مەرگی مێشکە کاتێک کە دڵ هەست دەکات بە زیندوو بوونەوە مێشک دەژاکێت و یەدی هەدێمرێت هەرکاتێک کە مرۆڤ ڕاستی ناخی خۆی بۆ دەرکەوێت پاکی و شتانی کە دەستکرد و ناڕاستەقینەن دەست دەکەن بە لەناوچوون کاتێک کە مرۆڤ ڕوومەتی ڕاستەقینی خۆی بناسێت پاکی دەمامکەکانی ئەکەون و لەم کاتەدا دەمامکەکان دەترسن چونکە بۆ ماوەیەکی زۆرە دەسەڵاتیان لە دەستدا بوو ئەو کەسە لە ژێڕ کێفیاندا بووە کەواتە هەرکاتێک پەرستگەیەک بسەڵەمێتەوە لە مامۆستاکەی ئەوە نیشانەیەکی باشە هەموو مرۆڤێک هەڵگری بە ئاگابوونێکی مەسیح ئاسایە پاکی مرۆڤ هەڵگریان بە ئاگابوونن لە ناخی خۆیاندا تەنها دەبێت بهێنینە پێگەی دەربڕینەوانێ ئەم باگابونە زەرغی داشاردراوە کە لە پاش هەندێ گەڕان و پشکنین دەکرێ بیدۆزینەوە، ئەو دەمەی کە مرۆڤ ئەم چەشنە باگابونە بدۆزێتەوە لە ناخی خۆیدا لە ڕاستیدا خواوەندی دۆزیوەتەوە و چونکە ئەم باگابونە پردێکە لە نێوان مرۆڤ و پەروەردگارا. باگابونی مەسیحازان نیشانێکە لە ڕۆحێکی بێداڕ و هۆشیار، ئەم باگابونە کوتومت هاتوواوە ری بوزایە چوونکە بوزاش بەواتا کەسێکی بێدار و هۆشیارە بێت، خۆشەویستی وەکو تیرێک دەچەقێتە دڵی ئینسانەوە لە ڕاستی دا ئەویندە بێتە هۆی ئەوەی کە مرۆڤ لەوەی کە هەیە بمرێت و لە دایک بوونێکی نوێ هەست پێ بکات سەرنە نوێ لە دایک بوونەوە کاتێک ڕوو دەدات هەموو شتانی کە کۆن بوون و بمرن و لەناو بچن لە دایک بوون هەمیشە لە پاش مەرگ ڕوو دەدات هەستانە و قیامەت هەمیشە لە پاش لە خاج دران دێتە پێش خۆشەویستی موعجیزەیەکە کە دەمرێنێت و زیندوو دەکاتەوە ئەوین هەم ژەهراوە و هەم خۆشە و ئەوین گەورەترین و دژی یەک بوونێکە لە بوونەوەردا کە بوونی هەیە خۆشەویستی هەموو دژیەکەکان لە خۆ گرێت و لە ڕاستیدا خۆشەویستی هیچ نیە جگە لە یەک بە یەک گەیشتنی ئەم دژیەکانە تاریکی و ڕۆشنایی یەک ئەگرن چونکە ژیان و مردن یەک دەگرن تێیدا مرۆڤ تاکو توانایە دەتوانێت شادمانی بۆ خۆی بخڵقێنێت ئەم ناتوانێت شادمانی و کامرانی بەرێتەنەوە ژیانەوە شادمانی و دروستکراوی دەستی مرۆڤ هەر لە بەروێکە ناجێکیر و کاتیە ئەو شتانی کە مرۆڤ دروستیەکات هەر هەموان کاتی و تێپەڕ بوون مرۆڤ خۆی گیان لەبەرێکە کامرێت و هەر بۆیە ناشتوانێت دیاردێک بخڵقێنێ کە نەمرێت هەر شتێکە ناجێگیر بە ناتوانێت جێگی ڕزامەندی بێت بەڵکو بە پێچەوانە دەبێتەوەی ناڕزامەندیتان و چونکە هەرکە تۆزێکتان لێ چێژ لە ناوەچێت خۆ ئەگەر هەر تامتان نەکردایە باشتر بوو، مرۆڤ لە ژیانیدا خۆشیە خوڵقێنێت و هاوڕێتی لەگەڵ ئەم خۆشیە پەژارە دێت، پەژارە و خۆشی هەردووکیان دروستکراوی دەستی مرۆڤن، ئەگەر خۆشیەک نەبێت ئەوا پەژارە و خەمێکیش نابێت، لەوانەیە لە ژیربێژیەوە دووربێت، بەڵام مرۆڤە هەژارەکان کەمتر لە مرۆڤ بە سامان و دەوڵەمەندەکان تووشی پەژارە و خەمۆکیە بن، مرۆڤە خاوەن سامانەکان بە چاکی تامی خۆشەویستی ئەناسن و دەزانن کە فەرحانە و خۆشی ڕۆژێک دێت و ڕۆژێکیش ئەڕوات، کتومت وەکو هەورە بروسکە کە لە پاش ڕووناکی سەرسوڕێنەر. بە کورتەکەی تاریکی دێنە بەرچاو هەژارەکان هەرگیز تامی خۆشی ناچێژن بۆیە زۆر خەمبار نابن ئەو کەسانەی کە لە ڕژاوی پێشکەوتووە و گەشت بۆ وڵاتی جیهانی سیەمەکەن کاتێکە دەبینن لە وڵاتانەدا هەژارەکان لە ژیانی خۆیان ڕازین و زۆر پێیان خۆش و بەی جۆرە خەمبار و کەسەر نوێن وەقیان وڕەمێنێت لە وڵاتە هەژارەکاندا خەڵکان شتێکیان نییە تا پێی شادومان بن و و هەر لەبەرو کە ژیانیان پێ قوبوڵە هەر بەو شێوەی کە هەیە وام ژیان هەژارانە تەنها جۆرێکە لە ژیان کەوا ناشنان لەگەڵی ئان بەم جۆرە ژیان ڕاهاتوون و لەگەڵیدا خۆیان ڕەخستووە. ئانە ساڵانەهای ساڵە لە برسێتی و هەژاری و نەخۆشیدا ژیاون و لە کاتێکدا کە کەسێک باش دەزانێت خۆشی چییە و چ شتێتی بە بینینی هەژارەکان دڵگران ئەبن. خۆشی و پەژارە دروستکراوی مرۆڤ خۆیەتی، بەڵام شادومانی و کامەرانی دروستکراوی مرۆڤ نین. خۆشی لە بەرامبەریدا پەژارە هەیە و شکست لە ڕوودا خۆشحاڵی. بێدەنگی لە بەرامبەردا ژاوەژاو هەیە و ژیان لە بەرامبەری خۆیدا مەرگ ئەبینێ، بەڵام شادمانی و کامەرانی هیچیان لە بەرامبەردا نییە. شادمانی و کامەرانی بە شووی خەڵات دێن و مرۆڤێ بزانێت کە چۆن کراوە و لەخۆگر بێت و میوانداری پەروەردگار بێت کاتێک کێوی بەبێ ترس و سەڵەمینە و تیار و لەخۆگر بن شادمانی و کامەرانی لە بەردەستاندا بێت هەر شتێک ببێتە هۆی کە مرۆڤ ژیانی خۆی نەفی بکات یان سەرکوتی ئارەزوو و سروشتی و ژیرانەکانی خۆی بکات خراپ و وێرانکەرە و مرۆڤ خودی خۆی تاوانبارەکات و هەرم مەسلەیە بێت هۆی لە ناوچنی شکۆی مرۆڤایەتی هەرم مەسلەیە بۆتە هۆی ئەوەی کام گوی زەوێ بگۆڕێت بۆ جێگەیەکی سارد و بێگیان و غەمبار ئەو کەسانی کە دەتوانن لەگەڵ نەدا بژین لە ڕووی دەرونیەوە نەخۆشن مرۆڤی تەندروست کەسێکە لەگەڵ بەڵێدا دەژی لە جێگەیەکی تردا نووسە دەربرۆ کە مرۆڤ دەتوانێت نە ناچار بکات تا لە خزمەتی بەڵێدا کار بکات. ئەو پێویستی بەم بۆشاییە هەیە کە بەڵێ دەیخولقێنێت تا بیپشکوێت تێیدا. پاکی ئامانج و مەبەستی منیش لە باش ژیان هەڕەمەیە، بە ژیان و بە خۆتان بەڵێ بڵێن بە بێ هەر جۆرە ترس و سەڵەمینوێک، سەربەستی و ڕزگاری بژین و بەم جۆرە گەشە دەکەن. خواوەند تەنها ئەبێتە میوانی کەسێک کە بۆ هەموو بوونەوەر بەڵێی کردبێت. وشەی بەڵێ دەروازیەکە بۆ پەرستگەی ڕاستەقینەی پەروەردگار ئەکرێتەوە. ساڵان یەکێک لە دوایەک مرۆڤی سەرقاڵی شەڕ بووە و ئەم پێکدادانەی لە مرۆڤ سەرقاڵیان بۆ دوو جۆرن، جۆری یەکەم ئەو شەڕانەی کە لە جیهانی دەرەوە ڕوویان داوە و جۆری دووهەم ئەو پێکدادانانەن کە لە دەروونی مرۆڤدا ڕوودەدەن. ئەو کەسانەی کە لە جیهانی دەروەدا سەرقاڵی شەڕن پێیان دەوترێت سەرباز و ئەو کەسانەی کە لە ناخیدا لەگەڵ خۆیاندا ئەجەنگن تاریک دونیا ناوزەند دەکرێن. هەردوو یەم دوانە وەک یەکن و لە ڕاستی داردووکیان ئەم دیو و ئەو دیوی پارەیەکن جەخت لە سەر شەڕ و پێکدادان دەکەن و جەنگ و پێکدادانیش بە هەموو شوێک خاپورکەرە جیاواز نیە کە ئەگەر بەشەر ببێتە هۆی وێرانکردنی جیهانی دەرەوە و خەڵکانی دیکەیان لە جیهانی دەرووندا سەرقاڵی شەڕ و پێکدادان بن و ببنە هۆی زیان گەیاندن بە خۆتان. مرۆڤ دەبێ لێهاتوو درووستکەر بێت مرۆڤ دەبێت بگۆڕێت بۆ خۆشویستی و سۆز چیتر پێویست بە شەڕ ناکات جا پێکدادانی ناوەکی بێت یان دەرەکی مرۆڤ ئەبێ فێری ئەوە بێت کە چۆن بە بێ شەڕ بژی مرۆڤ خاوەن توانایەکی لە بن نەهاتووە بەڵام بەتەواوەتی لێ بیاگایە ئەو خاوەنزی ڕوخشلێکی لە بن ناتۆ بەڵام لیان بێخەبەرە ئێمە لە سەرەتای منداڵە و فێربین کە هەموو سەرنج و تێبینیەکانمان لە لای جیهانی دەرەوە بێت و بەم شێوەی هێدی هێدی لە بیرمانەچێت کە چۆن بڕوانینە ناخی خۆمان ئاکار و کردار دەستپێکی ڕوانینە بۆ ناخ ئاگادار بن کە من تیار و جیهانی دەرەوە نیم بەڵام تەنها ژیان بەسەربردن لە جیانی دەرەوەدا دەبێتە هۆی ژیانێکی بەتەواوەتی بێ ڕوح و گیانی مادی تاو کاتێک کە مرۆڤ دەست دەکات بە ڕۆشنە قوڵایی ناخی خۆیەوە ژیانی نابێتە خاوەن واتا ڕۆح لەم حالەتەدا ژیان بە تەواوەتی وشک و بێ گیان ئەبێت. تێڕوانینی دەروونی هیچ کاتێک نابێت هۆی نەفیکردنی دونیای دەرەوە، بەڵکو ناختان ئەوەندە دونیای ناوەوە دەوڵەمەند دەبێت کە تەنانەت ڕوانینشتان بۆ جیهانی دەرەوە توشی گۆڕانکاریە بێت، بەم شێوەیە جیهانی مادی تەنها ماوە نابێت، بەڵکو ئەبێتە جێناوێکی پیرۆزی مەعنەوی، لە هەنگاوی یەکەمدا دەبێ مرۆڤ ڕۆحیانەتی ناخی خۆی بدۆزێتەوە، لە پاشەوە دەتوانێت کە ڕۆحیانەت بەدەر لە بوونی خۆی و لە هەموو شتێک و هەموو کەسێکدا درک بکات، کردار و ئاکار وەرچەرخانێکی زۆر گەورەیە و گەشتێکە لە جیهانی دەرەوە بۆ جیهانی ناوەوە گۆڕانێکی قوڵ لە باگابوون و وەشیاریدا پەروەردگار خۆشەویستی و ڕەحمەدە ئەوینێکی بەشێکە لە ڕەحمەتێکی و ڕەحمەتێکی بەشێکە لە خۆشەویستیەکەی خواوەند هەمیشە خاوەن و میهرەبانی و پیت و بەرەکەتە سەوز و بەزەیی خواوەند هەمووان ئەگرێتەوە و ئەو هەمووانی بەبێ هیچ مەرجێک خۆشەوێت ئەم بە بابەتی خۆشەویستیەوە ئەگەر هەست بەم خاڵە بکرێت ژیانی مرۆڤ گۆڕانی بەسەردا دێت خواوەندی ئەوەی پێ قبوڵە دەی ئێوەش دەتوانن خۆتان خۆش بێت پەروەردگار هەموو ئێوەی خستۆتە ناو سۆز و بەزەی و بەرەکەتی خۆی و دەی ئێوەش دەتوان و خۆتان بدەنە بەر بەزەی و سۆزەوە ئەوی کە خواوە سەبارەت بەی ودەیکات خۆشتان دەتوان بۆ خۆتان ئەنجامی بدەن بەم شوێ دەتوانن سەبارەت بە هەموو کەسێکی تر و هەر شتێکی دیکە لەم گێتیەدا بە بەزەی و میهرەبان بن لەم حاڵەتەدا نەگەر مرۆڤەکان بەڵکو بەڵندەکان و گیانداران و درختەکان و تەنانەت بەردەکانیشتان خۆش دەوێت و واگەر بێت و ڕووداوێکی لەم چەشنە ڕوونەدات بۆتان هەرگیز ناتوانن بگەن بەڕاستی تەنها ئەو کاتە پیرۆزی و ڕۆحیانە شیاوی هەستپێکردنە کە تامێکتان لێ چەشت بێت و هەندێک ڕەنگ و بۆنی پیرۆزی و ڕۆحانیتان گرتبێت چاوەکانی بە دەتوانێت ڕووناکی و تیشک ببینێت چونکە شتێکی لەم ڕەگەزە تێیدای گوێچکەکانی ئەتوانن دەنگە جۆراوجۆرەکان ببیستێت چونکە ئامڕازێکی تێدایە کە تایبەتە بە بیستنی دەنگ تاو کاتی کە مرۆڤ نەبۆتە ڕۆحانی و پیرۆزی ناتوانێت پیرۆزی ڕۆحیانە دەرک بکات و ڕێچکە و ڕێبازی بوون بە ڕۆحانیش عاشق بوون و خۆشەویستی ئەم وانە ژیان لە دۆخی ئاساییدا بەس نییە، دەبێت جەژن بۆ ژیان بگێڕین، تەنها ئەو کەسانە بەڕاستیژن کە هەموو ساتێ لە ساتەکانی ژیانیان دەکەنە جەژن و شادی، هەر کاتێک کە پێڵ دەستن بارودۆخێکی جەژنانە و شادییانە دەبێت، هەر وەک ئەوەی کە شادی و کامرانی لە هەموو وجودی ئێوەوە بەگەڕ کەوتبێت، بەم چەشنە بەهێمنی لەگەڵ ئەو جەژنەی کە لە بونەوەردا لە حاڵەتی ڕووداندایە هاودەنگ و هاوئاهەنگ ئەبن، مەسەلەی بایەخدار و گرنگ لێرەدا تەنها ئەم هاودەنگی و هاوئاهەنگیەیە، بەمجۆرە کلیلێکی نهێنی کەشفئەکەن، ئەگەر هەردەم ئەم ڕۆحی جەژن و شادییە بپارێزن، منی نەختان لەناوەچێت و بوونەوەر لە ڕەگی ئێوەوە جەژن و شادییە گێڕێت، لەم حاڵەتەدا نەک جەژن و شادی لە کاتی بێداریدا، بەڵکو لە کاتی خەویشدا هەر درێژەی بێت و ئەمەیە ئامانجی کۆتایی هەنگاونانە ناو ڕێبازی کردار و وەکار، ئەویش پێویستی بە دڵێکی یازا و نەترس هەیە، گەورەترین بوێری لە ژیاندا ئەوەیە کە مرۆڤ بوونی خۆی لە خۆشەویستیدا بتاوێنێتەوە، هیچ جازایەتییەک لە سەرووی ئەمەوە نییە، پاکیی مرۆڤەکان لە مردن و لەناوچوونی نەفسی خۆیان جۆرس و بێزارن چونکە وا دەردەکەوێت کە لەناوچوونی نەفس یەکسانە بە لەناوچوونی مرۆڤ بەڵام هەرگیز وانە خوێنەرانی ئازیز لێرەدا تینە کۆتیای بەشی 24 لە کتێبی عاشق سەمای ژیانە.